چیرۆکی قەلەندەری یەکەم شەهرەزاد و تیەجێڕنەوە ئەی پاشایی بەختیار خاوەنی بڕیار قەلەندەر یەکەم چۆ پێشەوتی خانمەکەم باوکم و مامم دوو پاشای دوو شاری جیاواز بوون وا ڕێکەوت کە دایکم و ئامۆژنم لە یەک ڕۆژدا دوو کوڕیان بوو ساڵان ڕۆیشت من و ئامۆزاکەم گەورە بووین ئیدی زوو زوو ئەبوومە میوانی ئامۆزاکەم ئەویش ڕێزیە گرتم و مەڕی بۆ سەرەبریم جارێکیان کە هەردووکمان ئەمان خواردەوە خەیاڵ بووین پێی وتم ئامۆزا پێویستێکی زۆرم پێتە بۆ ئەو کاری ئەمەوێت بیکەم منیش وتم بە بانچاو ئەمجا قورآانی دام کە لە سوێندە گەورەکانە هەستا و ڕۆشت هێندەم زانی ژنێکی دوای خۆی خست بوو گەڕایە و لام کە هێندەی خشڵ پێوە بوو بای پارێکی زۆر بوو ئەم جاڕووی کردە منوتی ئەم ژنە بە بۆ فلان گۆڕستان بیخە گۆڕیچەیەکە و چاوەڕێم بکە تا دێم لەبەرەوەی سوێندی گەورەم خوارد بوو نەمتوانی ئەو کارە نەکەم و قسەی بشکێنم ژنەکەم لەگەڵ خۆم گەیاندە ئەو گۆڕستانی ئەو بۆی وەسف کردبووم و پێکەوە لە گۆڕێکی هەڵکەندراودا دانیشتین هێندەی پێنەچوو ئامۆزاکەشم پەیدا بوو قاپێک ئاو و تورەکێ گەچ و پاچێکی لەگەڵ خۆی هێنابوو چووە ناوەڕاستی گۆڕستانەکە، گۆڕێکی یەکاڵا کردەوە، بەردەکانی هێنایە لامان، ئەمجا کەوتە هەڵکەندنی گۆڕە هەڵکەندراوەکەی کە ئێمەی تێدابووین، دەرگایەکی ئاسنینی دۆزیەوە کە کردیەوە پەیژەیەکی پێوە بوو، ئەمجا ڕووی کردە ژنەکە وتی، بەدەست خۆت نییە هەڵبژێریت. ژنەکە بە پەیژەکەدا چووە خوارەوە، ئەمجا بە منیشی وت ئامۆزا ئێستا منیش ئەچمە خوارەوە دوای من دەرگاکە دابخەرەوە گۆڕەکە داپۆشەوە ئەوە گەچم بۆ هێناوی ئەوەش تەشتێک ئاوە گەچەکە بە ئاوەکە بگرەوە چواردەوەری گۆڕەکە بەو بەردانە هەڵبستنەوە ئەوە ساڵێکە لێرەدا شەوانە کارەکەم نەمهێشتۆ کەس پێم بزانێ کە ئەوەت کرد بگەڕێوە ئەوە بوو ئیشەکەم بە تۆ ئەمجا منیش چۆنی پێوتم وام کرد لە کاتێکدا وەکو بەدمەستێک و ڕووکاس بووم گەڕامەوە کۆشکی مامم مامیشم لە ڕاوشکار بوو ئەو شەوە لێ نووسم کە ڕۆژ بووەوە کەوتمە بیرکردنەوە لە ئامۆزاکەم پەشیمان بوومەوە لە یارمەتیدانی پێم وا بوو خەونم بینیوە ئەم جاڕۆشتم و گۆڕستانەکەم دۆزیەوە گۆڕ بە گۆڕی گۆڕستانەکە گەڕام ئەو گۆڕەم نەدۆزیەوە کە گەڕامەوە هیچم نەخوارد و هەر بیرم بەلای ئامۆزاکەمەوە بوو ئەو شەوەیش بە خەفەتەوە سرم نایەوە حەود ڕۆژ من گۆڕستانەکان گەڕام بەڵام بێسوود بوو کە بێ ئومێد بووم گەڕامەوە ماڵی خۆمان کە گەشتمە شارەکەی خۆم خێرا قۆڵبەستیان کردم زۆرم پێسەیر بوو ئاخۆ چۆن ئەبێ کە دەست و پێوەندەکانی باوکم من بگرن هەرچەند پرسیم وەڵامیان نەدامەوە دواتر یەکێک لە خزمەتکارەکانم لە پەناوە پێیوتم زەمانە غەدری لە باوکت کرد و وەزیرەکەی ڕاپەڕینی دژی کرد و باوکتی کوشت و لە جێ دانیشتۆ و پاشایە فەرمانی بە ئێمەش داوە کە تۆمان بینی بدەگرین ئێمەش بە شوێنت داگەڕین کە منیان برد لە هۆش خۆم چوو بووم لە کۆنە و ڕقەبەرایەتیم لەگەڵ وەزیردا بوو چونکە ئارەزووی ڕاوشکارم هەبوو تیرروکەوانم هەبوو جاروبارێک دەچوومە سەربانی کۆشک و ڕاوی باڵندەم پێکرد ڕۆژێکیان کە لە سەربان بووم باڵندەیەک بە سەربانی کۆشکی ئەم وەزیرەوە نیشتەوە منیش تیرێکم تێگرت بەڵام نەم پێکا قەزا و قەدەر وا بوو چەقی بە چاوێکی وەزیردا و کوێری کرد هەڵەیەکمان کرد لەسەرمان نووسرا کە بە سەریشدا ڕۆی و تێپەڕا مرۆڤ ئاواتی کام خاک و ئاو بوو لەوێ مردووە و لە گۆڕیش نرا وەزیر نەیوێرا تۆڵم لێ بکاتەوە چونکە باوکم پاشای شار بوو بەڵام ئەو دوژمنایەتی هەرمایەوە کە بە قۆڵبەستی منیان بردە بەردەمی یەکسەر فەرمانیدا لە ملم بدەن منی ژوتم لە بەرچی ئەم کوژی وەزیریش لە وەڵامدا دەستی برد بۆ چاوە کوێرەکەی و وتی لەمە تاوانتر هەیە منیش وتم ئەوە هەڵەیە بوو ڕوویدا وەزیری ژووتی ئەگەر تۆ بەهڵە ئاوات لێکردم من بە ئەنقەز وات لەکەمەوە ئەم جاوتی بهێنە پێشەوە کە نزیکیان کردمەوە لە وەزیر پەنجەی درێژ کرد و کردی بە چای و ڕاستمە تاکو و دەری نەهێنا کۆڵی نەدا ئیدی لەو کاتەوە لارکوێرم وەکوم بینن ئەمجا فەرمانی دا شمشێردار کە بمخاتە سندوقێکەوە بۆ دەرەوەی شار و لەوێ لەسرم بدات و لاشەکەم جێبێڵێ بۆ باڵندەکان تاکو بمخۆن شم شێردار بەو شێو منی گەیاندە دەرەوەی شار و چۆڵەوانی ئەمجا لە سندوقی دەرهێنام چاوی بەستمەوە تاکو لە ملم بدات و بمکوژێ هێندە بە کوڵ گریام ئەویش دەستی کردە گریان ئەمجا ئەم شیعرەم وت بۆ بەرگری من ئێوە قەڵا بوون ئێستاش بۆ گیانم ئێوە بەڵا بوون نە لە نەیاران ئەمان پارێزن نە لە دژمنان دەم بە هەڵا بوو ئێوە هەروەکو تیری ئاراستە تەنیا بۆ سنگی من بەرەڵا بوون شم شێردار کە سەردەمی باوکیشم هەر شم شێرداری بوو چاکەی زۆرم بەسەریەوە هەبوو، بۆیە وتی، با بەندەی فەرمان پێدراویش بم، کاری وام بەرامبەر بە تۆ پێناکرێ. ئەمجا ڕووی تێکردم، پیاوی چاک بە. ئازادم کردی، سەری خۆت هەڵگرە و ئەم شارە جێبێڵە، منیش و خۆیشت لە مردن ڕزگار بکە. وەکو ئەم شعرە کە توش بوویت گیانی خۆت بکڕەرەوە ماڵی وێران بووت لەبیر بەرەوە خانوو بەرەکەت هەر ئەبێتەوە خۆت تیا چویت بوویت بە زەرەرەوە شێرکەوە ملی زۆر ئەستور بووە پاڵپشتی نەبوو کەس لە دەرەوە ئەم جا دەستم ماچ کرد و ڕزگار بوونم لە مل پەڕاندن خەمی لارکوێریەکەی ئاسان کردم شارم جێهێشت و بەرەو شاری مام بوومەوە ئەمجا باسی تیاچوونی باوکم و کوێربوونی چاوی ڕاستم بۆ جێڕایەوە مامم گریانێکی بە کوڵ گریا پێیوتم خەرمانێکی ترت خستە سەر خەرمانی خەمم ئاخر ئامۆزاکە دون بووە و نازانم چی لێ بەسەر هاتووە کەسێکیش هەواڵێکی ئەوی بۆ نەهێناوم. هێندە گریا تاکو و بورایەوە ئیدی منیش سەر ڕای خەمی خۆم خەمێکی زۆریشم بۆ مامم خوارد مامەویستی چاوم تیمار بکە بەڵام تیان گەیان کە تیمارکردن سوودی نییە منیش ئیدی نەمتوانی بێدەنگ بم بۆیە بەسەرهاتی کوڕەکەیم بۆ جێڕایەوە کە ئەم هەواڵی بیست زۆری پێخۆش بوو ئەم جاوتی هەستە ئەو گۆڕستانم پیشان بدا منیش وتم مامە گیان منیش بۆم نادۆزرێتەوە چونکە چەندین جار بە تەنیا چووم سوودی نەبووە ئەمجا پێکەوە چوین سەیری ئەم لاو ئەولام کرد دۆزیمەوە زۆر دڵمان خۆش بوو دەرگاکەمان دۆزیە و پنج پلەیەک بە پێیژەکەدا چوینە خوار هەردا بەزین دوو کەڵێک پەیدا بوو مامەموتی لا حولەوە لا قوتە ئللا بللا علی عڵین ڕۆشتین ڕۆشتین تاک و گەشتینە هۆڵێک پڕ بوو لە ئارد و گەنم و خواردن و خواردنەوە لە ناوەڕاستی وڵەکەدا کلەیەکمان بینی چرپایەکی لەسەر بوو کە مامم سەیری چرپاکەی کرد کوڕەکەی و ئەو ژنەی بینی کە کاتی خۆی لەگەڵیدا بوو بەڵام ئەدوت لە تەنوردا دانراون ببوون بە خەڵوز کە مامم ئەوەی دی تفێکی لە کوڕەکەی کرد وتی هەر ئەمە ئەهێنیت ئەمە سزای ئەم دنیاتە سزای ئەو دنیات ماوە کەلەمە تونترە ئەمجا قەلەندەروتی مامم پێڵاوەکەی داکەند و کێشای بە کوڕەکەیدا منیش زارم پێ سیر بوو وتم مامە گیان ئەو ڕقە لە دڵت دەرکە من خەریکە دڵم بتەقێ لە تاو ئامۆزاکەم و ئەم کیژە کە ئەوا بوونە تا کۆی زوخاڵ تۆش پێڵاویان پێدا کێشی؟ ئەویش وتی، برازە ئەم کوڕم هەر لە مناڵیەوە ئالوودەی خوشکەکەی بوو، منیش ڕێگری مەکرد، بەخۆشی مەوت ئەمانە مناڵن مەترسی نییە. کە گەورە بوون بە توندی لێمدا و بەرهەڵستم کرد و پێم وت، ئەم کارە تێپەڕێنە تاکو و لە نێو پاشاندا بە نزم و ناوازە ناو نەبرێت تا دنیا دنیا ناوت لە ناوانە نەبێ گەرواز نەهێنی لە خوشکەکەت ئەتکوژم ئەمجا لە یەکم دوورخستنەوە تومەس کچە خیانەتکارەکەشم ئەوی خۆشەوێ ئیدی دیارە ئەویش ئەم شوێنەی بۆ خۆی و خوشکەکەی بە دزی منەوە دروست کردووە هەموو پێداویستی بۆ بردووە و زەخیرەی خواردنی خستووە هەلی چوونە ڕاوشکاری منی قۆستۆتەوە خوشکەکەی هێناوەتە ئێرە ئیدی حەقی خی بەسەردا ڕژاوە و ئاوا سووتاندونی سزای ئەو دنیا یەزدانیش لەم سزایە تونند و تیشترە دەستی کردە گریانێکی بەکوڵ منیش لەگەڵیدا زۆر گریام ئەمجا سەیرێکی کردم وتی ئێستاش تۆ کوڕی منیت و ئەتخەمە شوێنی کوڕەکەم ئەمجا گۆڕە هەڵکەندراوەکەمان پڕکردەوە گەڕینەوە من هەربیرم بەلای کوژدانی باوکم و لە دەستدانی کورسی دەسەڵات و جەرگ سووتانی مامەوە بوو کە گەیشتینەوە کۆشک هێشتا نەحەواینەوە کە گوێمان لە دەنگی تەپڵ و بۆقیە و گەڕەنایە چاومان لە شمشێری هەڵکێشرا و ڕمێکی زۆری بێکۆتایە تەپ و تۆزێکە چۆن بڵێ وایە ئەسپی سەرازە و سمکۆڵان ئەکا دەست و یەخەیە و وا تاڵان ئەکا ئێمەش سەراسیمە بووین نەمانەزانی چی بکەین کە هەواڵم پرسی وتیان سوپای وەزیرە کۆنەکەی باوکتە و هێندە زۆرن لە ژمارە نایەن عربانەی جەنگی و پیادەیەکی زۆری هێناوەتە سەر شارەکەمان هێزیش نییە ڕێگەیان پێ بگرێ لە پڕدا داویانە بەسەر شارەکەدا و دانیشتوانیش بەرگریان لە خۆیان پێ نەکراوە و شارەکەیان داوە بە دەستەوە. مامم لە شار دامایەوە من لە ترساندا هەڵاتم بەرە و قەراغ شار بەخۆم وت بەردەستی بکۆم ئەم کوژێ ئیدی پەژارەکەم گرانتر بوو دیاچوونی باوکم و ئامۆزاکەم و مامم بیرکەوتەوە و زانیم گەر لە شاردا بمێنمەوە سربازانی وەزیر ئەم ناسن و ئەم گرن و تیاچم بەبیرم داهات سەر و سمێڵم تاشی و جلو بەرگی هەژارانم لەبەر کرد و هاتمە ئەم شارە ئەمجا لە کەسێک ئەپاڕێم و بمگەێنێتە دیوەخانی میری مسلمانان بۆ ئەوەی چیم بەسەر هاتووە بۆی بگێڕمەوە ئەم شەو گەشتمە ئەم شارە و ئەم کۆستەی ترم بینی و سلااوم لێ کردوتم من نامۆم ئەوی ژووتی منیش ئێمە لەم قسانەدا بووین کام کۆستەی دیسلاوی لێکردین وتی من نامۆم شەو تاریکتر بوو ئێمەش بەڕێدا ئاهاتین تاکو قەدەری خوا بەرە و ئێوەی هێناین ئەوە چاویان دەرهێنام و سەر و سمێڵم تاشرا کیژەی خانە خوێوتی دەست بخە سەر سەرت و بڕۆ بەڕێ خوێتەوە ئەمی ژووتی بەخوا ناڕۆم تاکو بەسەرهاتی ئەوانی دینە بیستم هەموان سەریان لەقسەکانی سوڕمابوو خەلیفەش بە جەعفەری وت بەو خوایە بەسەراتی وەکو ئەوەی ئەم کۆستەیەم نەبیستووە و نەبینیوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو کۆستەی دووەم هاتە پێش و کڕنوشی برد وتی خانم من بەلارکوێری لەدایک نەبووم بەسەرهاتێکی سەیرم هەیە ئەهێنێ بە ئاوی ئاڵتون بنووسێ من کوڕە پاشا بووم قورآانم بە هەر حەوت ڕیواەتەکەی و خوێندبوو چەندین کتێبم خوێندبوو زانستی ئەستێرەناسی کۆششم لە هەموو زانستەکاندا کرد تاکو لە نێو زانانی دەوروبەرمدا پێشی نەبووم دەست و خەتم لەهی هەمووان نایبتر بوو شعری شاعرانم خوێندبوو لە نێوەندی هەرێمەکاندا لەسەر زمانان بووم ناوبانگم گەشتە لای پاشای هندستان دیاری بۆ باوکم نرد و بانگهێشتی منی لێکرد بوو باوکم شەش پاپۆڕی بۆ ئامادەکردم و ڕەوانەی کردم مانگێک بەسەر دەریاوە بووین، ئەمجا لە وشکانی کاروانمان ئامادە کرد، لە ئەسپ و باری دەوشتر دیاریمان پێ بوو. ماوەیەک کاروان بەڕێدا ڕۆیشت، هێندەمان زانی تەپوتۆز بەری ڕۆژی گرت، دوای نزیکەی سەعاتێک تەپوتۆز ڕەویەوە. پەنجا سوار دەرکەوتن، مەچەک وەک ئاسن و زرێپۆش. بۆمان دەرکەوت کە ئەمانە عەرەبی جەردە و ڕێگرن، ڕێبواران ڕووتەکەنەوە. کە ئێمەیان بە دە باری وشترەوە بینی و زانیان ژمارەمان کەمە پەلاماریان داین و تەورێکی دوو دەمیان هاویشتە نێوانمانەوە ئێمەش زمانیانمان نازانی بە ئیشارەت تێمانگەیاندن کە ئەمانە دیاری پاشای هندستانن ئازارمان مەدەن ئێمە نوێنەری ئەوین ئەوان ژووتیان ئێمە لە زەوی ئەودا نین تاکو لە سای حکومڕانی ئەودا بین ئەمجا چەند خزمەتکارێکیان لێ کوشتین من بە برینداربوونێکی خستەوە لەگەڵ ئەوانی تردا هەڵاتم ئەوان سەرقاڵی ئەو هەموو دیارە بە نرخانە بوون و کاڵیان لە ئێمەدا بە سنگینی و ڕێزەوە هاتم بەڕسوای و سەرشۆڕی ڕۆشتم و خۆشم نەمەزانی بۆ چێ بچم هەر ڕۆشتم تا گەشتمە سەر چێوێکی بڵند ئیدی چوومە ئەشکەوتەکەوە لێ نوستم تاکو بەیانی بەیانی دەستم بە ڕۆشتن کردەوە تاکو گەشتمە شارێکی ئارامی پارێزرا و بە دیوارێکی بڵند چوار دەور گیرا و چوومە ناو شار ئاو هەوا فێنک وەرز بەهار بوو دار و درەخت چرایان کرد و سەوز بوونەوە دەشت و دەر بە گوڵ ڕازایەوە ڕووبارەکان ئاویان فرە بوو بولبولان ئاوازیان ئەچڕی هەر وەکوو چۆن شاعرێک ئەڵێ هەوار چی تایە دیارییەکە بۆ نیشتەنی ناوی بە بێگفت و گۆ ئەڵێی بەهشتی ڕەنگینە ئێرە هێندە پێشادن هەرمە پرسە تۆ کە زۆر ماندوو بووم دڵخۆش بووم خۆم کرد بە دووکانی بەرگ درێکدا و سلااوم لێ کرد بەخێری هێنام و زۆر ڕێزی گرتم و هۆی نام و بوونی لێ پرسیم، منیش لە نووکەوە بۆم گێڕایەوە، زۆری پەژارە بۆ خواردم، ئەمجا ئامۆژگاری کردم، کوڕی لاو! هێندە بەسەرهاتی خۆت بۆ ئەم و ئەو مەگێڕەوە، چونکە پاشای ئەم شارە زۆر ڕقی لە باوکتە و تۆڵەی لای باوکتە. شەو بردمیەوە و تێری کردم و دەمە تەقێمان کرد، ئەمجا جێگایەکی لە سوچێکی دوکانەکەیدا بۆ ساز کردم و سێ شەو تێیدا مامەوە، ئەمجا، لێی پرسیم ئەرێ هیچ پیشێک نازانی پێموت فەقێ و زانام خۆشنووس و ژمێریارم پێیوتم پیشەکەت لای ئێمە بازاڕی نییە خەڵکی ئەم شارە هەر پارە پەیداکردن ئەزانن منی ژوتم دەبخوا لەوانە زیاتر هیچ پیشێک نازانم ئەویش وتی کەواتە خۆت تون بکەرەوە و تەوراس و گوری سێکبەرە و بڕۆ بۆ شاخ دار بکە تاخوا دەروێکت لێکاتەوە مەهێڵە کەس بدناسێ بانەت کوژن ئەمجا تەور و تەوراس و گوریسی بۆ کڕیم ئەمجا دەستی دام بەدەست چەند دارفرۆشێکەوە ئامۆژگاری کردن کە ئاگیان لێم بێ ئەو ڕۆژە داری خۆم کرد و بە گوریس بەستم و دام بە کۆڵمدا و هێنامەوە شار و کۆڵە دارەکەم فرۆش بە دینارێک نیوەیم خرج کرد و نیوەم هەڵگرت ساڵێکی ڕەبق ئەمە پیشەم بوو ڕۆژێکیان وەکو جاران چوومە دەشت بۆ دارکردن چاڵێکم بینی کە دارێکی زۆری تێدا بوو منیش پێیداگەڕام بنەدارێکی ئەستورم بینی چوار لام دایەوە تاکو هەڵی بکەنم تەورەکەم لە هەلەفەیەکی مزگیرە گڵەکەم لەسەر لادا دەرگا و دیوارێکی خشتم بینی دەرگاکەم کردەوە پەیژەیەکم بینی پێیدا چوومە خوارەوە ئەمجا دەرگایەکی تر ئەویشم کردەوە ئەڕوانم کۆشکێکە لەسەر جوانترین شێوە دروستکراوە کیژێکی تێدا بوو زۆر ناسک و نازدار و جوان کە سەرنجمدا سبحان اللەم بۆ دروستکەری وت کە منی بینی پرسی تۆ مرۆڤی دیان جنۆکە وتم مرۆڤم پرسیم کێ تۆی گەیاندە ئێرە وتی بیست و پێنج ساڵە لێرەم و کەسێکم نەبینیوە منیش بۆم جێڕایەوە چۆن چۆنی هاتوومەتە ئێرە ئەمەی منی بەلاوە گران بووتی منیش چیرۆکی خۆمت بۆ جێرمەوە ئەمجا دەستی پێکردوتی ئەوە بزانە کچی ئەمی تاموس شام خاوەنی دورگەی ئەبەنووس باوکم لە ئامۆزای خۆمی مارە کردم شەی بوو کێنی دێوێک کە جەرجیسی کوڕی رخمۆسی خاڵۆزای شەیتان بوو فڕاندمی گەیاندمێ ئێرە هەرچێک پێویستی ژیان ببێ بۆی دەستەبەر کردم هەر دە ڕۆژ جارێک سرم لێدا چیم پێویست بێ بۆم دێنێت و دواتر جێم دێڵێ پەیمانیشی داوە پێم هەر کاتێک پێویستم پێی بوو دەست بهێنم بە ئەو دوو دێڕە نووسینەدا کە بەسەر ئەو گومەزە بچووکەوەیە، هێشتا دەستم هەڵناگرم لەبەردەممدا ئامادە ئەبێ. ئێستاش چوار ڕۆژی ڕۆیشتووە و شەش ڕۆژی تر پەیدا ئەبێ، ئەمجا دەستی گرتم و لەبەرامبەر دەرگایەکی کڵۆمدراو لەسەر سەکۆیەک و لە تەنیشت خۆیەوە داینام. سفرەی ڕازاندەوە بە خواردن، سەعاتێک دوای نانخواردن دەمەتەقێمان کرد، ئەمجا پێی وتم، بیست و پێنج ساڵە کەسێکم نەبینووە، تەنیا و تەنیام لەم ژێر زەویەدا بۆیە گفت و گۆ نازانم تەنگە چیکەڵانم ئێستاش سوپاس بۆخوا کە تۆی بۆ نردم پرسی ئەرێ لەگەڵ خواردنەوەدا چۆنی وتم بەدڵی خۆتم چوە گەنجینەکە شەرابێکی کۆنی سەرمۆری هێنا بەدەم خواردنەوە ئەمەی وت گەر ئەمانزانی بە ئێمە دۆستی لێوانی خۆمان بۆ ڕاخستی لە نێو چاواندا هەڵمان ئەگرتی تاکو بزانی چەند خۆشەویستی کامەی بەسەر مندا هەڵدا سوپاسیم کرد ئیدی دەمە تەقێمان کرد و پەژارەی بیربردمەوە هێندەم خواردەوە تا بەدمەز بووم بەم لاولادا ئەهاتم بە کیژەکەم وت هەستە بابت بەمەوە سەرزەوی و لەم دێوە ڕزگارت کەم پێکەنیوتی سەیرە بێ بتانی منیش کە زۆر سەرخۆش بووم وتم هەرێستا ئەم گومەزەشکێنم تۆش دێوەکە بانگ بکە چونکە من فێرە دێو کوشتنم کە ئەمەی بیست زەر تەڵگەڕا پاڕایەوە شتیوانەکەیت و ئەم شعرەی وت ئەزانی فەلەک کە شەڕەنگێزە بە قوربان خۆتی لێ بپارێزە ئارام بە بەخوا غەدری زەمانە پشت تێکا و ئەبیە بێگانە شەهرەزاد وتی ئەی پاشای بەختیار خاوەنی بڕیار دوای شعرەکە شەقێکم لە گومەزە کاڵدا کاتێکم زانی زەوی لەریەوە و دنیا تاریک بوو بریسکە پەیدا بوو سەرخۆشیەکەم ڕێویەوە پێم وت ئەمە چییە؟ وتی دێوەکە گەشتە سەرمان منت تووشی کرد خێراکە بە کوێ داهاتویت بگەڕێەوە خۆت قوتار بکە منیش هێندە ترسام تەورەکە و تاکێک لە پێڵاوەکەم لێ بەجێما دوو پلیکانم بڕی لام کردەوە زەوی قلیشایە و دێوێک کاتە دەرەوە وتی چی ڕوویداوە کیژەش وتی هیچ ڕووی نەداوە خۆم دڵن تەنگ بوو دەستم کردە خواردنەوە سرم قرس بوو کەوتم بە گومەزەکەدا دێوەکەوتی خائین ئەوە درۆم لەگەڵەکەی ئەمجا کۆشک گەڕا کە پێڵاو تەورەکەی منی بینی وتی ئەمە هی مرۆڤە چی هێناویەتی کیژەش وتی ئێستای بینم خۆت نەتێناوە دێوەکەوتی ئەوە هەر نابێ ئەم جاکەوتە ئەشکەنجەدانی تا قسەی لێ دەربێنێ لە ترساندا گیانم کەوتە لەرزین بە پەلە سەرکەوتمەوە سەر زەوی و دەواازەکەم داخستە و خۆڵم دایەوە بە سەریدا دڵم هەر لای هاوار و ناڵی کیژەکە بوو پەشیمان بووم لەوەی کردم چۆن ئەم کیژە بیست و پێنج ساڵ لە ژێر زەویدا بەرگەی گرتووە ئێستاش بەهۆی منەوە چی بەسەرهات بیرم لە ڕەنجی ساڵێکی دارفرۆشی خۆم کردەوە ئەمجا دەستم کرد بە گریان وتم خۆشی هەتا سەر بۆ کەس نامێنێ فەلە گورزی خۆی هەر ئەوە شێنێ ئەمجا بەرەو شار بوومەوە بۆ لای بەرەک درو بینیم چاوەڕێمە پێی وتم دوێنێ شەو خەیاڵم لای تۆ بوو سوپاس بۆ خوا بێەوەی گەڕایتەوە منیش سوپاسم کرد و چوومەوە شوێنەکەی خۆم لە دوکانەکەدا کەوتمەوە بیرکردنەوە لەو کێژە جوانە و شەقەڵدانم لەو گومەزە بچووکە من لەو سێ و دووەدا بووم کە بەرەک درۆکە هاتە لاموتی پیاوێکی عجەمی بە تەور و تاکە پێڵاوەکەتەوە چاوەڕێتە پرسیاری تەور و تاکە پێڵاوەکەی کرد کە هیچەیە دار فرۆشەکانیش نردویانەتە ئێرە بڕۆ تەور و پێڵاوەکەی لێوەربگرە و سوپاسیشی بکە ئەمەم بیست زەرد هەڵگەڕام هێندەی پێنەچوو کە زەویەکە لە ژێر پێمدا لەرزی و دێوەکەی لێهاتە دەر تومەز دێوەکە کاتی خۆی تووڕە بۆ وتێتی ئەبێت ئەو مرۆڤە پەیدا بکەم ئەگەر نا من جەرجیسی کوڕی ئیبلیز نیم زۆر گەڕاوە تا چۆتە لای دارکەران و پێیوتون کە لە نوێژی بەیانی بوومەتەوە ئەم تەور و تاکە پێڵاوم دۆزیوەتەوە نازانم هی چێن ئێوە خاوەنەکەیم پێ بڵێن ئەم جامۆڵەتی قسەکردنی نەدام پەلاماری دام و لە دوکانی بردمە دەرەوە و وا بە خێرایی فڕی و کردمێن ناخی زەویدا هۆشم بەخۆم نەما بوو کە بە ئاگا هاتمەوە لای کچەکەدا بووم کە سیرم کرد بێ ئاگا کەوتۆ خوێنی لێڕوە چاوانم پڕ بوو لە فرمێسک ئەم جا کچەی ڕاوەشان تاکو بە ئاگا هاتە و لێی پرسی ئەمە نەبوو هاتۆ بۆ ئێرە کچەش سیرێکی کردموتی ئێستا ئەمە بینم دوای ئەو هەموو سزایش هەردانی پێدانانیت کچەژوتی گوناهە لە خۆمەوە تاوانباری بکەم ئەگەر نایناسی ئەوە شمشێر و ملی بپەڕێنە ئەی شمشێرەکەی وەرگرت و هاتە ژوور سرم چاوم لێداگرت تێگەیشت ئەیژوتی ئەمە هەمووی بەهۆی تۆ بوو بە شێوەیەک سێرم کرد وەکو داوای لێبوردن بکەم کە مانای وا بوو چاوێکم داگرت خێرا تێگەی نهێنی دڵمی هەرزوو پێگەی فرمێسک لە چاوە بە قەتی زماوی ڕوومەتیش ڕەنگی بوو بە پەمەیی کە ئەم شعرم تەواو کرد شمشێرەکەی فرێدا ئەم جاوتی چۆن سەری کەسێک ئەپەڕێنم کە خراپەی بۆم نەبوو و نەئیناسم بە هیچ ئاینێک ڕاز نییە دێوەکەوتی نەدەست تێچێت و نەدانیشی پێدانیت کە ئەو بووە ئەم جا دێوەکە ڕووی کردە من و پرسی ئەی مرۆڤ تۆ ئەم ناناسی منی ژوتم لە ژیانما ئەمەم نەدیوە ئێستانە بێ ئەمجا پێیوتم کەواتە ئەوە شمشێرە تۆ سەری ئەو بپەڕێنە تاکو منیش تۆ ئازاد بکەم منی شمشێرەکەم بڵند کردە و لە کچەکە کچەش وا سەیری کردم وەکو ئەوەی بڵێت من کەم تەرخەمیم نەکرد لەگەڵت تۆش ئاوا ڕوبەڕوم ئەبیتەوە منیش چاوم داگرت وەکەوەی بڵێم بە قوربانت بم چونکە تۆیش بە قوربانی من بوویت و ئەو هەموو ئەشکەنجێت بەخۆت گیان هەر چەند بێدەنگ بوویت چاوت درکانی لە دڵدا هەرچی کردووە پەنهانی بە برژانگ هەمووی بۆ نووسیمەوە لەسەر ئاوێنەی هەردوو چاوانی فرمێسک لە چاوانم داوەری و شمشێرم لە دەستکەوتە خوارەوە وتم ئەی دێوەی قارەمان ئازای پاڵەوان ئەگەر کچێکی کەم ژیری و بێ ئاین قایل نەبوو سەری من بپەڕێنێ چۆن من ئەتوانم سەری ئەو پەڕێنم کە نەدیومە و نائیناسم گەر شەرابی مەرگیشم پێ بنۆشێ کاری واناکەم دێوەکەوتی نەخێر ئێوە یەکترتان خۆشەوێ ئەم جا شمشێرەکەی هەڵگرتە و هەر چوار پەلی کچەکەی پەڕان منیش بێچارە وەستا بووم کەوا مەزانی مردوم ئەمجا کیژەکە چاوانی تێبڕیم وەکو ئەوەی ماڵئاواییم لێ بکا دێوەکە شمشێرێکی لە ملی کچەکەدا و پەڕاندی ئەم جاڕووی کردە منوتی ئەی مرۆڤ ئەبێت تۆیش بکوژم پێم بڵێ چۆن چۆنی بتکوژم من داوای هیچت لێ ناکەم دواتر وتی کەواتە بڵێ بەسی هەر بتکەم بەچی بەسەک یان مەمون منیش کە چاوەڕێی ئەوە مەکرد لێم خۆش بێ وتم بەخوا گەر لێم خۆش ببی